خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی دان بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی نووسینگەی ئاوەنی لە حەڵقەی حەفتەمدا گەیشتین بە کەسایەتی حەفتەم ئەبوو عەبدوڵڵای بچووک بە دروشمی خۆبەدەستەوەدان لە ساڵی 1492 دیمەنێکی کاریگەر ڕوویدا کە پاڵەوانەکەی گەنجێکی سی ساڵە بوو، ئەو گەنجە لەسەر گردێک بەرامبەر بە کۆشکی سوور لە غەرناتا لە ئەندەلوس وەستا، نائومێد، ملکەچ و تێکشکاو بوو، دایکی کە هێز و مەردێتی بەڕیەوە بوو لە تەنیشتیەوە وەستابوو، بەداخەوە لە کوڕە بێ دەسەڵاتەکەی دەڕوانی کە نرکەی گریانی بوو ڕووی تێکرد و گوتی. وەک ژن بۆ ئەو موڵکە بگری کە نەتتوانی وەک پیاو بیپارێزیت ئەو دایکە ئەمیرە عایشە و کوڕەکەش ئەبو عەبدوڵای بچوکی نەوەی ئەحمەری دوایین پاشای موسوڵمانان بوو لە ئەندەلوس ئەحمە ئەستێرەی ئەو تراژیدیایە بوو کە ئەنجامەکەی خۆبەدەستەوەدان و باوەڕکردن بە بەڵێنە درۆینەکانی دوژمن بوو لە ئەنجامیشدا بوو بە سەرچاوەی ئەو مەرگە ساتەی بەسەر تەواوی گەلی موسڵمانی ئەندەلوسدا هات لەگەڵ نیوەی دووەمی سەدەی پانزەی زاینی، واتە ساڵانی هەزار و چوار سەد و پەنجا بەدواوە، غەڕناتە کە تاکە شانشین بوو بە دەستی موسڵمانان مابێتەوە، دوای ئەوەی تەواوی مەملەکەتەکانی تری ئەندەلوسیان لەدەستدابوو، هێزە دیانەکان زۆربەی ناوچەکانی دەوروبەری غەرناتە لە خۆرئاوا و باشووری خۆرهەڵاتدا کۆنتڕۆڵ کردبوو، لە هەموو لایەکەوە ئابڵوقەیان دابوو. خەڵکی موسڵمانی شانشینەکە بێئومێد ببوون لەوەی لە دەوروبەرەوە یارمەتیان پێبگات، وەک ئەوەی پێشتر لە مەغریبەوە موڕابیت و موەحیدەکان بە هانایانەوە دەچوون، بۆیە ناچار بوون پشت تەنها بە توانای سنوورداری خۆیان ببەستن، لە کاتێکدا، غەڕناطە لەو ڕەوشە ناخۆشەدا بوو جەنگێکی ناوەخۆ لە نێوان ئەبولحەسەنی فەرمانڕەوا کە بە الغالیب البیللا ناسرابوو و باوکی ئەبو عەبدوڵڵا بوو لەگەڵ ئەبو عەبدوڵای زەغەل بەڕێوە دەچوو لە کاتێکدا ململانێ لە نێوان ئەو دوو برایە لەسەر مەملەکەتێک کە خەریکە لە دەست بچێت بەڕێوە دەچوو زەغەل دژ بە براکەی پەنای بۆ دیانەکان برد و ئەوانیش کە وەک هەلێک لەوەیان دەڕوانی یارمەتیان دا و ئەو مەملەکەتە بوو بە دوو لەتەوە کە لە ڕکابەری یەکتردا بوون بەشی سەرەکی غەرناتە و دەوروبەری بە دەستی ئەبولحەسەنەوە بوو مەلەگە و دەوروبەریشی لە باشووری خۆرهەڵات بە دەستی زەغەلی برایەوە بوو دواتر هەردوو برا شەڕیان ڕاگرت و کەوتنە ئاگربەستەوە ئیسپانیە دیانەکان کەوانیش بەدەست دوو بەرێچیەوە دایان ناڵاند لەم کاتانەدا هەنگاوێکی گرینگیان بەرەو یەکبوون و یەکگرتن هاویشت ساڵی هەزار و چوار سەد و حەفتا و چوار فێردیناندی جێنشینی ئاراگۆن ئیزابێلا خوشکی پاشای قشتالەی خواست شانشینەکانیشیان کرد بە یەک و هەردووکیان بوون بە پاشای ئەو شانشینە فێردیناند و ئیزابێلا داوایان لە ئەبولحەسەنی فەرمانڕەوای غەرناطە کرد ملکەچ و گوێڕا لیان بێت و جزیەیان پێ بدات، ئەبولحەسەن ئەوەی ڕەت کردەوە و هەندێک شەڕی لابەلا لە نێوان هەردوولا ڕوویدا کە موسڵمانەکان سەرکەوتنیان تێدا بەدەست هێنا. ئەبولحەسەن دوای ئەم سەرکەوتنە بەرەو ژانی خۆشگوزەرانی و ڕابواردن چوو، کەوتە شوێن هەوەس و ئارەزووەکانی، هاوسەری ئەبولحەسەن کە ناوی عایشە بوو ئامۆزای خۆی بوو، ئافرەتێکی ئازا و خاوەن کەسایەتیەکی بەهێز بوو، دوو کوڕی لێ هەبوو کە یەکێکیان ئەبو عەبدوڵای بچووکی جێ باسی ئەم بەشەمانە. ئەبولحەسەن کەوتە داوی خۆشەویستی ئافرەتێکی بە بنەچە ڕۆمانی کە ناوی سورەیا بوو، ئەم ئافرەتە ئەقڵ و هۆشی ئەبولحەسەنی بردبوو، هەر بۆیە خواستی بوو بە هاوسەری پایەکانی بەرزتری لە عائیشە پێدا فەرمانڕەوا کە هەندێک تەمەنی زیاتر بوو بوو بە یاریچە بە دەستی سوڕەیاوە کە ئەویش بە هەمان شێوە دوو کوڕی هەبوو سوڕەیا لە بیری ئەوەدا بوو تەختی پاشایەتی بۆ کوڕەکانی خۆی مسۆگەر بکات نەک بۆ کوڕەکانی عائیشە بێت بۆیە کەوتە هاندانی ئەبولحەسەن تا ئەبو عەبدوڵڵا لە جێنشینی خۆی لابدات و یەکێک لە کوڕەکانی لە شوێنی دابنێت لەم کاتانەدا عائیشە هەردوو کوڕەکەی برد و هەڵهات خەڵکی جارێکی تر بوونەوە دوو بەش بەشێکیان لەگەڵ فەرمانڕەوا و ژنە ڕۆمانیەکەی و بەشەکەی تریش لەگەڵ عائیشە و کوڕەکانی لەم کاتەدا ئیسپانیەکان بە تەواوەتی بەرەو بەهێزبوون دەچوون و دەستیان بەسەر تەواوی ئەندەلوس داگرت جگە لە پورتوگال و ئەو بەشەی غەرناتا کە بەدەستی موسڵمانەکانەوە بوو، شۆڕش لە غەرناتە هەڵگیرسا و عائیشە و کوڕەکانی لە ساڵی هەزار و چوار سەد و هەشتا و دوو توانیان سەربکەون و ئەبو عەبدوڵڵا چووە سەر تەختی پاشایەتی. ئەبولحەسەنی باوک بەرەو لای زەغەلی برای کە پێشتر دوژمنی بوو، هەڵهات. ئەبو عەبدوڵڵا کە ئەوکاتە تەمەنی گەیشتبووە بیست و پێنج ساڵان، لەبری ئەوەی لە هەوڵی یەکخستنی شانشینێ پەردبووەکەیدا بێت، حەماسەت هەڵینا و کەوتە پەلاماردانی ئیسپانییەکانی دەوروبەری و هەندێک سەرکەوتنی لە چەند شەڕێکی بچووکدا بەسەریاندا بەدەستهێنا و بە بڕێک دەستکەوتەوە گەڕایەوە، بەڵام بەهۆی نەشارەزایی لە ڕووی سەربازییەوە لە ڕێگای گەڕانەوەدا ئیسپانییەکان ڕێیان پێگرت و شکاندیان و خۆیان دەستگیر کرد و بە دیلی بەرەو قورتوبەی پایتەختی شانشینی قشتالەیان برد. ئەبو عەبدوڵا دوو سال بە دیلی لە لای قشتالیەکان مایەوە. خەڵکی غەرناتە لە پڕێکدا خۆیان بە بێ فەرمانڕەوا بینیەوە و ناچار بوون پەنا بۆ ئەبولحەسەنی فەرمانڕەوای لە کار خراو ببەن و بانگیان کردەوە تا جارێکی تر فەرمانڕەواییان بکاتەوە بەڵام بەهۆی نەخۆشیەوە نەیتوانی و زەغەلی برای لە شوێنی خۆیدا دانا. عایشە و ئەبولحەسەن داوایان لە قشتارییەکان کرد ئەبوعەبدوڵڵا ئازاد بکات و لە بەرامبەردا جزیەیان پێ بدەن و دانوستانیان لەو بارەوە دەست پێ کرد، بەڵام دانوستانەکان نەگەیشتنە ئەنجام. هۆکاری سەرنەکەوتنی دانوستانەکان ئەوە بوو فێردیناند و ئیزابێللا دەیانویست ئەبوعەبدوڵڵای تازەلاو بقۆزنەوە و ئامانجی گەورەتری پێ بەدەست بهێنن. فێردیناند و ئیزابێللا ڕێککەوتنێکی نهێنییان لەگەڵ ئەبوعەبدوڵڵا مۆر کرد. بەپێی ئەو رێکەوتنە، ئیسپانیەکان ئەبو عەبدوڵا دەگەڕێننەوە سەر تەخت، بە مەرجێک کە گەڕایەوە ملکەچی و گوێڕایەلی بۆ هەردوو پاشا رابگەیەنێت ساڵانە دوازدە هەزار دۆبلەم زێڕیان وەک باج پێبدات، کە بڕێکی یەکجار زۆر بوو. مەرجێکی تریشیان ئەوە بوو ئەبو عەبدوڵا کە گەڕایەوە هەموو دیلە دیانەکان ئازاد بکات بەبێ ئەوەی ئەمان دیلە موسڵمانەکان ئازاد بکەن. سەرچاوەکانی مێژوو باسی ئەبو عەبدوڵا دەکەن بەوەی کەسێکی ئیڕادە و عەزیمەت لاواز و تەماعکار و ئارەزووباز بووە و ویستی ئەوە بووە دەسەڵاتدار بێت تەنانەت ئەگەر ئەو شوێنەی دەسەڵاتی بەسەردا دەڕوات بچووک و کەمیش بێت بۆ گەیشتنی بەوە ئامادە بووە هەموو قوربانیەک بدات پاشا بەهێزەکانی ئیسپانیەکان ئەویان لە ئەبو عەبدوڵا قۆستەوە و بۆ بەدیهێنانی ویستەکانی خۆیان خستیانە کار ئەبو عەبدوڵا ئازاد کرا و لەناو لایەنگرانی وای بڵاو کردەوە کە ئاشتی و ڕێکەوتن لە بەرژەوەندیاندایە و پێویستە لەگەڵ ئیسپانیەکان هەوڵ لەو پێناوەدا بدەن لایەنگرانی ئەبو عەبدوڵا بە گەرمی پێشوازیان لە سەرکردەکەیان کرد و ئەویش هەر زوو کەوتە کار و لەگەڵ لایەنگرانی دەستیان بەسەر کۆمەڵی قەڵای نزیک غەرناتەدا گرت و جەنگی دژ بە زەغەلی مامی کە لەسەر تەختی پاشایەتی بوو ڕاگەیاند، لە کاتێکدا ئەبوو عەبدوڵا سەرقاڵی شەڕ بوو دژ بە مامی، قشتالییەکان دەستیان بەسەر ڕەندەدا گرت کە قەڵایەکی سەخت و بەهێزی خۆرئاوای غەڕناتە بوو، دواتریش گەمارۆیەکی سەختیان خستە سەر مەلەگە کە بەندەرێکی سەربازی گرینگ و سەرەکی بوو. قشتالەییەکان بەر لەوەی بچنە ناو شارەکەوە بەڵێنی پاراستنیان دابوو، بە خەڵکەکەی، بەڵام کە چوونە ناویەوە بەڵێنەکانیان ژێر پێ خست و کەوتنە کوشتن و کوشتار، دواتر قەڵای مەزنی بەستەییشیان لە خۆرهەڵاتی غەرناتە داگیرکرد و بەرەو دۆڵی ئاش بەڕێکەوتن. زغەلی مام کە بینی ئەو کارەساتانە بەسەر وڵاتەکەدا دێن بڕیاریدا ملکەچی و گوێڕالی پیشان بدات، بەڵام بۆ فێردیناند و ئیزابێلا نەک بۆ برازاکەی، بێگومان ئەوانیش ڕازی بوون و پارە و پوول و ماڵێکی زۆریان خستە بەر دەست. زەغەل غەرناتەی جێ هێشت و لە دەریاوە پەڕییەوە لە تلماسانی خۆرئاوای عەڕەبی کە ئێستا بەشێکە لە وڵاتی جەزائیر نیشتەجێ بوو هەر لەوێش مرد. ئەبو عەبدوڵا بەڵێنی دابوو هەر کاتێک ئیسپانییەکان دەستیان بەسەر بەستە و ئاشدا گرت غەرناتە بداتە دەستی فێردیناند و ئیزابێلاوە ئەمانیش کە دەستیان بەسەر ئەو دوو ناوچەیەدا گرت داوایان کرد غەرناتەیان ڕادەست بکات ئەبو عەبدوڵڵا گەورە پیاو و ڕیش سپیانی کۆ کردەوە هەمووان کۆک بوون لەسەر ئەوەی نابێت غەرناتە بدرێتە دەستەوە و ڕایانگەیاند تا مردن بەرگری لێ دەکەن ئەبو عەبدوڵڵاش لێرەدا لە ترسی کاردانەوەی خەڵکەکە و لە ترسی لە دەستدانی مڵک و کەسوکاری نەیتوانی بەڵێنی دانە دەستەوەی غەرناتە بە فێردیناند و ئێزابێلا بباتە سەر و نامەیەکی نەرم و نیانی بۆ نووسین کە کارەکە لە دەستی ئەو نەماوە و خەڵکی غەڕناتە خۆ بەدەستەوە نادەن و سوورن لەسەر ڕووبەڕووبوونەوە و بەرگریکردن لە شارەکەیان. شەڕ و پێکدادان نزیک بووە و گیانی جیهاد و بەرگریکردن لە ناو خەڵکی غەڕناتە بەرز بووە و توانیان لە زۆربەی زۆری ئەو شەڕە بچووکانە سەربکەون کە سەرەتادا ڕوویان دا. ئەو سەرکەوتنە بچووکانە هیوای خۆڕاگری تێیاندا بوژاندەوە، قشتالەییەکانیش ترسی ئەوان لێنش گیانی خۆڕاگری لای هەموو موسڵمانەکانی ئەندەلوس زیندوو بووبێتەوە و ئەوانەی خۆیشیان دابووە دەستەوە ڕاپەڕن و ئەو خەونەی بە دەست بەسەردا گرتنەوەی تەواوی ئەندەلوس دەیانبینی لە غەڕناتەوە شکست بهێنێت، بۆیە تەواو سوور بوون لەسەر شکستهێنان بەو بەرگریەی غەڕناتەییەکان دەیان نواند دوای چەند مانگێک ئامادەکاری و هێز کۆکردنەوە قژ تالەییەکان کە ژمارەی جەنگاوەرەکانیان دەگەیشتە هەشتا هەزار و باشترین چەکی ئەو سەردەمەیان پێ بوو ئابڵوقەی غەڕناتەیان دا و هەرچی گوند و باخ و بێستان و کشتوکاڵی دەوروبەری شارەکە هەبوو لەناویان برد و شارێکیان لە نزیکیدا بە چەندین قەڵاوە دروست کرد تا هێزەکانیان تێدا جێگیر بکەن. لە سایەی ئەو ئابلوقەیەدا تاکە ڕێگەیەک کە بەدەستی موسڵمانەکانەوە بوو، لە ڕێوە یارمەتیان پێ دەگەیشت، لە چیاکانی بەشاڕەتی باشووری شارەکەوە بوو، ڕێگەیەکی زۆر سەخت بوو. لەم میانەدا پاڵەوانەتیی ئازایەتی چەند کەسێک دەرکەوت، یەکێک لەوانە ناوی مووسای کوڕی ئەبوو غەسان بوو کە سەرکردەی چوار چاکەکانی غەڕناتە بوو، سەرکردایەتی ڕووبەڕووبوونەوەی قشتالەییەکانی دەکرد، ئەبوو غەسان، دەرسی وای دەدان قەت لە بیریان نەچێتەوە خۆڕاگری و غەرناتەییەکان درێژەی کێشا تا زستان هات و ئەو تاکە ڕێگەی یارمەتیان لێوە پێ دەگەیشت لە چیاکانەوە بەهۆی دابارێنی بەفرەوە داخرا ئەبولقاسم موستەکینی وەزیر لەم کاتەدا ڕایگەیاند ئازوقە و کەلوپەل بەش ناکات و ورەی جەنگاوەرەکان دابەزیوە بەم جۆرە باسی خۆبەدەسەوەدان جارێکی تر هاتەوە گۆڕێ پاشاش کە خۆی ویستی خۆبەدەسۆدانی تێدا بوو، بە نهێنی کەوتە نامەگۆڕینەوە لەگەڵ پاشای قشتالە. پاشای قشتالە شانسی ئەوەی بە پاشا دا قەناعەت بە خەڵکەکەی بهێنێت خۆیان بە دەستەوە بدەن، بۆیە تا ماوەیەکی دیاریکراو شەڕ و پەلامار دانی ڕاگرت، بەڵام ئابلووقەکەی هەر هێشتەوە و توندتریشی کرد لە چاوەڕوانی هەوڵەکانی ئەبو عەبدوڵای بچووک بۆ ڕازیکردنی خەڵکەکە تا خۆیان بەدەستەوە بدەن. ئەنجومەنی شار جارێکی تر بە سەرۆکایەتی ئەبو عەبدوڵای بچووک کۆبووەوە، عائیشەی دایک و موسا ئەبو غەسانی چوارچاکیش هەرچەند هەوڵیاندا نەیانتوانی بەر بە ویستی خۆبەدەستوەدانی ئەبو عەبدوڵا و وەزیرە نزیکەکانی بگرن. سەرەنجام بڕیاردرا شار بدرێتە دەستەوە و دانوستانەکان بۆ ئەو مەبەستە لەگەڵ قشتاڵەییەکان دەستی پێکرد، دانوستانەکان پەیماننامەیەکی شەست خاڵیان لێکەوتەوە کە تەواوی وردەکارییەکانی تێدابوو، لەوانە پاراستنی ئایینی موسڵمانان و مزگەوتەکانیان و قورئان و ڕێنەگرتن لە پەرستش و کۆبوونەوەکانیان و ڕێدان بە کارکردنی دادگا تایبەتیەکانیان و زەمانەتکردنی ئارامی و ئاسایشی ژیانیان و تا دوایی بەڵام دەبێ شارەکە لەژێر کۆنتڕۆڵی دیانەکاندا بێت. مێژوو دەیگێڕێتەوە کە ئەوەی لەو پەیماننامەیەدا هاتبوو تەنیا بە مەرەکەبی سەرکاغەز مایەوە و هیچی لێ جێبەجێ نەکرا. دادگاکانی پشکنین دوای ئەو پەیماننامەیە موسڵمانانیان لە نێوان دوو شتدا سەرپشک کرد، یان کوژران یانیش ملکەچ بوون و بوون بە مەسیحی. ئەبو غەسانی سوارچاک پێشبینی ئەو ئەنجامەی کردبوو، بۆیە ئەو کاتەی پەیماننامەکە مۆرکرا بەوانەی وت کە لە دەوری کۆشکی حەمڕا کۆبوونەوە، خۆتان هەڵمەخەڵەتێنن و پێتان وانەبێت ئەو دیانانە پابەندی بەڵێنەکانیان دەبن، پشت بە مەردایەتی پاشاکەیان مەبەستن، مەرگ کەمترین شتە کە لێی بترسین و ئەوەی ڕوودەدات لە مەرگ خراپترە، بۆیە بەخوا بە ملکەچی ڕازی نابم. ئەبو غەسان لە کاتێکدا شار ئامادە دەکرا بدرێتە دەستەوە، ڕووی کردە ماڵەوە و زرێی پۆشی و چەق و تفاقی جەنگی هەڵگرت و بە ئەسپەکەیەوە کەوتە شەقامەکانی غەرناتە و، لەسەر ڕووباری شارەکەدا ڕووبەڕووی سریەیەکی سوارەکانی قشتالە بووەوە کە لە پازدە سوار پێکهاتبوو داوایان لێکرد بوەستێت و خۆی بەدەستەوە بدات ئەبوو غەسان وەڵامی نەدانەوە و پەلاماری دان و بەتوندی کەوتە وێزەیان و وەک باس دەکرێت زۆربەیانی کشتووە بەڵام لە کۆتاییدا بە سەختی بریندار کراوە و بەو هۆیەوە لەسەر ئەسپەکەیەوە کەوتووەتە خوارەوە سوارە قەشتالەییەکان ماوەکان هەڵیان داوەتە سە ناو ڕووبارەکەوە و بەهۆی قورسی زرێکەیەوە هەر زوو نغرۆ بووە. ئیسپانییەکان ڕۆژی دووی کانوونی یەکەمی هەزار و چوار سەد و نەوەد و دوو چوونە ناو غەرناتەوە دەسەڵاتی موسوڵمانان لە تەواوی ئەندەلوس کۆتایی هات کە هەشت سەد ساڵی خایاند خاچێکی گەورەی زیوین لەسەر بەرزترین قوللەی شارەکە بەرز کرایەوە و لەوێ ڕاگەیەندرا غەرناتە بووە بە بەشێک لە مڵکەکانی جووتە پاشای کاسۆلیک. ئەبو عەبدوڵا لەسەر کەناری ڕووباری شارەکە کلیلەکانی کۆشکی دا دەستی فێردیناند فێردیناند و ئیزابێلا لەسەر ئاوازی تیمێکی جووقی پاشایی چوونە ناو کۆشکی بەناوبانگی حەمڕا ئەو پەیماننامەی لەو ڕۆژەدا مۆرکرا ڕێککەوتنێکی نهێنیشی لەگەڵدا بوو لەنێوان ئەبو عەبدوڵای بچووک و پاشا دیانەکان بەپێی ئەو ڕیکەوتنە خەڵاتی تایبەت بۆ ئەبو عەبدوڵا و کەسوکارەکەی و وەزیرەکانی تەرخان کرابوو کە بریتی بوو لە زەوی و زار و کێڵگە و پارەیەکی زۆر و مافێکی دارایی فراوان بەرامبەر بەو هەوڵەی بۆ ڕازیکردنی گەلەکەیان بە خۆبەدەستەوەدان دابوویان. ئەبو عەبدوڵا هەموو ئەوەی بەڵێنی پێدرابوو پێی دراو لە ناوچەی ئەندەرەش جێگیر بوو ژیانێکی خۆشگوزەرانانەی بەڕێ کرد بەڵام لە ژێ چاودێریەکی توندی قشتالەییەکاندا ئەوان دواتر ئەبو عەبدوڵایان ناچار کرد مڵک و ماڵەکەی هەرزان فرۆش بکات و بەرەو ناوچەی فاسی خۆر ئاوای عربی کۆچ بکات ئەبو عەبدوڵا لە فاس کۆمەڵێک کۆشکی لەسەر شێوازی ئەندەلوسی دروست کرد و ژیانی تێدا بەسەر برد بەڵام دواتر نەوەکانی ئەبو عەبدوڵا لە فاس مایەپووچ بوونەوە و بە سواڵکەری و سەدەقە وەرگرتن ژیانیان درێژە پێداوە و پارەیان لە ئەوقافی هەژاران وەرگرتووە. ئێستا دێین باسی هۆکارەکانی کەوتنی غەڕناتا دەکەین. مێژوونووس و بیریاران باسیان لە کۆمەڵێک هۆکار کردووە کە بوونەتە مایەی کەوتنی غەڕناتا، گرنگترین ئەو هۆکارانەش ئەوانە بوون، یەکەم، بە کەم زانینی گوناه و تاوان و سەرپێچیەکان و لادان لە شەرعی خودای گەورە دووەم ژیانی خۆش گوزەرانی و ڕووکردنە دونیا و هەوەس سێیەم خامۆش بوونی گیانی جیهاد و خەباتکاری کە یەکێکە لە هۆکارە سەرەکیەکان بەڵام هۆکاری دیار و بەرچاو و ئاشکرا بۆ هەمووان ئەمانە بوون یەکەم، دووبەرەکی و ململانێ لەسەر پۆست و پایە. دووەم، دۆستایەتی و کارکردن بۆ دوژمنان و یارمەتی وەرگرتن لێیان دژ بە موسڵمانان و برایانی ئایینی. سێیەم، بوونی دەسەڵات بە دەست کەسانێکەوە کە شایەن نەبوون و پشتاوپشت پێکردنی لە نێوان خۆیان و لەکارخستنی ڕاوێژ. چوارەم، کەمتەرخەمیی زانایان بەرامبەر بەو ئەرکە مەزنەی لەسەر شانیان بووە لە کۆتاییدا ئەم نوتەیەی ئەبو عەبدوڵای بچوک دوای پەشیمان بنەوەی لە کارەکانی بڵاو بکەنەوە خودایە بێتاوان نیم کە بیانوو بهێنمەوە و بەهێزیش نیم تۆڵە بسەنمەوە بەڵام کەسێکم دەستم بەرداوە و داوای لێ خۆشبوونت لێ دەکەم بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە دێینە کۆتایی حەڵقەی هەفتەممان لە کەسادی هەفتەم لە کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی گۆڤاری ئاوانگ تاکو دیدار بەخوای پەروەردگارتان دەسپێرین کە ئەسپاردە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم ورحمة الله